هەژاری موکریانی لە گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆیدا دێتە سەر ئەوەی کە دەڵێ لە کۆیە بووین پەیامنێرێکی فەڕەنسی بەناو فەرەنسوا لە تەمەنی 22 ساڵەدا پەیدا بوو کە عکس و خەبەر بۆ چەند مەجلەیەک بەڕێ بکە ئینگلیسی باش دەزانی موتەرجمێکی ڕەگەڵ خرابوو ئەنوەر میرزای ناوبوو دەیگوت لە سەدی کەرەج کارم کردووە لە منی خواست کرمانجی بۆتانی فێرکەم باوەڕ بکە لە سێ دەرسی هەواڵیدا کە مەعلومە مێشکی سەریشی دەبردم تەواوێک باش تێ دەگەیشتین قەت زیرەکی وام نەدیوە زۆر بووینە ئاشنا. دەستەی وتووێژکەران بە سەرۆکایەتی ساڵح یوسفی و یەکێک لە هاوەڵان چوونە بەغدا، ئێمەش دوای مانگێک لە کۆیەمان گوێستەوە، بە ڕێگای جەلیدا ڕوو بە وڵاتی خۆشناوەتی و لەوێوە بۆ دۆڵی هەروتیان. هەر شەو یا چەند شەو لە گوندێک بە پیادەی ملمان لێدەنا. جا با وەک چیڕۆکی شەوانەی نوێن پڕ لە کێچ، با دەمەوە سەر چەند وردە باسێک. دەستەی ئەحمەد تۆفیق کە لە زەمانی قاسم دا هاتبوونە دیوی عەراق، لە سنووری لای بانە گیرسا بوونەوە کە لە ئێران دوور نەکەونەوە. پارتی بۆ تێکنەدان دەگەڵ ئێران مەنعیان کردبوون. چەند کەسێکیان لێ گرتبوون کە تەحویلی ئێرانیان دەدەینەوە. بارزانی دوور لە وڵاتی بادینان بوو. هەر چۆنێک هاواریان گەیاندبوویە، بەریان دابوون. ئەحمەد دەگەڵی تێک دابوون. نەشرەیەکی بە پۆلی کۆپی بە ناوی دیسان بارزانی دەرکرد. پارتی زۆر لەوە توڕە بوون جارێک کوڕێکیان بەو نەشرەوە گرتبوو ناوی عمەر نیگەڵی لاوێکی سنەیی بوو زۆریان لێدابوو نازانم چۆن بەردرابوو بەو حاڵەش بەو هەموو ترس و لەرزی ڕێگەوە نەشرەکانی هێنا بەغدا لە بەغدا زۆرم بە ئەحمد گوت هەر شتێک کەمترین کێشە و دووبەرەکی بنێتەوە زۆر زەرەرە دیارە ئەویش کاری خۆی بە باش دەزانی و دەیگوت تۆش ئەگەر وەک من لە ناو جەرگەی کارەکەدا بای حەقت بەلامە دەدا جا کە گەییبوونە بارزانی دیسان پارتی و ئەحمەد یەکتریان دەدزا پارتی لای وابوو ئەحمەد بوختان و درۆیان بۆ هەڵدەبەستێ و بارزانیان لێ تیژ دەکا نازانم تا کوێ ڕاستیان دەکرد بەڵام وەک چەند شتێکم لێ گێڕانەوە لە زۆر جێدا حەق بە ئەحمد بوو ئیتر لەو کاروانەدا من و فەڕەنسواش دەگەڵ دەستەی ئەحمد کەوتی نەڕێ بارزانی زۆر ساڵان بەر لەوە بشتێتە ڕوسیەت قەت بە شەو نەدەنووس لە دوای وڵات ڕووناکبوون دەخەوت کەسیش نەیدەزانی خۆی و پارێزەرانی تایبەتی کە بارزانی بوون بەرەو کام گوند دەڕۆن، چەندین قۆڵی جیاجیا بەرەو شوێنێک و مەڵبەندێک دەچوون کە بۆیان دائەنرا، لە هەر کەست پرسیبا بارزانی لە کام شوێنە، بیشیزانیبا نەیدەگوت، شەو لەشکر لە هەر گوندێک با کە دیارە پاش تاریکان دەچوون، بەیانی هێشتا تاریک بوو دەردەکەوتن، جێگەیان لە چۆڵ و چیا دەگرت، دووکەڵکردن بە ڕۆژ مەمنوع بوو، بۆ ئێمە فێری نابین تا شەڕ نەبوو بە ڕۆژ بەڕێدا دەچوون و شەو دەحەساینەوە لە کاتی شەردا شەو دەبووە جم و جوڵ و بە ڕۆژ خۆمان مات دەکرد ڕۆژێک لە گوندی سکتان ڕا دەبوو بە هەورازی هەورێ هەڵگەڕین من و هەمزەی حەسەناغای مەنگوڕ لە تەمبەڵیان بەجێ مابووین زۆر سەر نەکەوتە بووین تووشی کابراەک بوون شەش کەری بەتاڵی پێبوو سەر دەکەوت هەمزاغا گوتی کاکە دەبەر ژنێت مرم سوارن کە، کابرا گوتی، ئەو پاڕانەوەیەی بۆ چییە؟ سوار بن، گەیشتینە نزیک سەرکەوتن، کابرا گوتی، جا لێرە من لا ئەدەم، دەچمە داران، دابەزین و زۆر سوپاسمان کرد، هەمزە ئاغا گوتی، کاکە ژار، بەنمەکی شێخی بورهانی، ئەو کەرانە خدری زیندە بوون دەفریامان هاتن، ئەتوو دەڵێی چی؟ منیش وتم، دەڵێم چی؟ تۆ بە شێخی بورهان سوێند بخۆی و کەرت لێ ببێتە خدری زیندە، تێناگەم! گەیشتینە چێوە، پڵنگێکی تازە کوژراو لە هەیوانی ماڵی کوێخا سەعید هەڵواسرابوو، کای تێ ئاخنرابوو، کابرایەک بە تفەنگێکی شینکەی زۆر قەدیمەوە، ئەوانەی بە باروت و پەڕۆیان دادەگرتن هەر دەیگوت، قرمەی خۆم بە بڕنۆیەک نادەم. ئەو ڕۆژە شوانێک لە ڕەوەزە بەردێک پڵنگ دەبینێ، دێ بەو کابرایە کە هاتووەتە ڕاوەکە و دەڵێ، بچۆ ئەو منداڵانەی هاتوونە گیا دۆکڵی و دوورخەوە پڵنگ هەیە. ئەویش وتبووی. ئا کوانێ پڵنگ گوتبووی والەو ڕەوەزە، بە تفەنگێکی قرمەوە بۆی دەچێ چاوی لێ دەگێڕێ لەپڕ پڵنگ لە ژوورەوە خۆی داوێتێ، لە بەینی ئاسمان و ئەرزا تۆپە پەڕۆی دە نێو چاوانی پڵنگ دەکا و سەریەکی دەگێڕێ، نازانم ئەو غیرەتە لە کام جەرگەوە هاتبوو، کافی نەبەوی کە ئەفسەرێک بوو لێی کڕی بە پێنج دینار کە بیخاتە سەر زین، مەلا مستەفا پەیدا بوو تەماشایەکی کابرای کرد گوتی، حەیفە ئەو بەهرەی پاڵەوانێتییە بفرۆشێ، گۆتی، دە دیناری بدەنێ و کەوڵیش هەر هی خۆی بێ. یەکێکمان دەگەڵ بوو مەلا قادری لاچینی. شەو دانیشتبووین قالۆچەیەکی پێ هەڵگەڕا لە زیرژنی دا و دڵی بووراوە. هەمزە ئاغا گۆتی. شۆڕش ئەمەی خۆشە. یەک بە قرمە پڵنگ دەکوژێ، یەک لە قالۆچە دەترسێ. جا هەر ئەو مەلا قادرە لە ئێران گیرا و بردیانە جەڵدیان شایەتی لە سەر هەزار کەس پتر دا کە یاریدەی حیزبی دیموکراتیان کردووە. ئەمە چییە؟ وتبووی، قوربان، تەماشاکەن، بزنە! ئەوانیش وتبوویان، ها، بە کەرم دەزانی، زین و لغاوت نەدیوە، نازانی ئێسترە، بیگرن دوو سەد لیرەی جەریمە بکەن. یەکێ تر گوتوویە، قوربان، ئێسترە، ها، بە کەرم دەزانی، ڕیش و شاخ و گوانت نەدیوە؟ هەروەها پێدا چووە، جوولەکەیەک هاتووە، بە دەوری بزن ئێستردا سووڕاوە. وتبووی، ها، خواجە! ئەمە ئێسترە یان بزنە کابراش گوتبووی قوربان بەسرت قەسم نە ئێسترا نەبزنە بەڵام ڕەشە و خوا بۆی نردووی لە چێوە مەلا مستەفا وتبووی ئەسپێک بۆ هەژار بکڕن ئەسپێکی سپیلکی پۆلیسانیان بۆ کڕیم ئەسپ نەبوو بەڵای ڕەش بوو تووشی هەر ئەسب یان ماین یان ئێستر یان کەر بواە سواری ئەبوو حیلە حیلی دنیای گێژ دەکرد ناچار بوو بوومە گولی دوراوایی جا وەک ئەسپی موسوڵمانان بە ڕێدا دەڕوا ئەگەر تووشی بەردێکی بڵند بووین لەوێ خۆت باوێ سەر تەرکی لەو قڕەوە وزاقی بەست ڕاست لە پشتمەوە سوار بوو گوتی من سواری چاک نیم ژمناستیکی چاکم شەوێک لە گوندی هەروتیان میوانی ماڵێک بووین ناوی کابرا مەلا سید ئیساموددین بوو تەکیە کەلامی مەخت عیب نەبێ بوو مەلا مستەفا زۆری ڕق لە کەسانێک دەهات کە بڵێن ئارەق دەخواتەوە و کەس زاتی نەبوو لە شۆڕشدا بخواتەوە شەوێک فەرانسوا گوتی بوترێک کۆنیاکی فەرانسیم هەیە با بیخۆینەوە تێم گەیاند کە لە ناو خەڵکی گوند شتیوا ناکرێ بەڵام لە دەشت فکرێکی بۆ دەکەمەوە لە ناو دارستانێکی زۆر چغوردا کانی و ئاوێکی زۆر خۆش بوو هیچ ڕێگەشی بۆ نەچوو چوینە ئەوێ خۆمان ڕووت کردەوە و بە تای دەرپێ لە دەم کانی دانیشتین کە هەم تاوی بەهارمان وێکەوێ هەم کۆنیاکیش بخۆینەوە. لەپڕ لە بن دارانەوە کافی نەبەوی کە سەرهەنگێکی تۆپخانەی عێراقی و هاتبووە شۆڕش و زۆر لە بارزانی نزیک بوو سەری دەرێنا. وتی، ئای ئەوە چ دەکەن؟ بەشم نادەن؟ وتمان فەرموو. دەگەڵی خواردینەوە. ئێوارە درەنگی ئەو ڕۆژە چوومە لای بارزانی کافی لەوێ بوو. بارزانی گوتی، هەژار، ئەمڕۆ لە کوێ بووی؟ تا کوێ چووی؟ دڵم ئاگای کرد خەبەر چییە؟ گوتم، ئەمڕۆ دەگەڵ فەرەنسوا چووینە سەر کانییەک لە دیوی خەڵیفان، بوترێ کۆنیاکی هەبوو کە بیخۆینەوە، کاک کافی لێمان پەیدا بوو، نیوەی عارەق ئەو خواردییەوە نەیهێشت بە گیانمان بکەوێ. باوەڕکە کافی وەک جاو سپی هەڵگەڕا. قەت پێی وا نەبوو من حاشا ناکەم و ڕاستی ئەم گوناهە لە خۆم دەڵێم. مات و بێدەنگ پاڵی بە دیوارەوە دا. بارزانی بە بزەیەکەوە پرسی، جا ئەم سەگە ئەم ژەهرە مارەی لە کوێ بوو؟ وتم نازانم بەڵام پێم وایە هەر ئەوەندەی هەبوو کە لێمان خەڵاس کرد کافی هەر زۆر زوو گوتی قوربان تۆزێک نەخۆشم لە خزمەت مەرەخەس دەبم ڕۆیشت بارزانی تەنیا ئەوەندەی گوت چەند خۆشە کەس دوڕوو نەبێ کافی کە دەگەڵ ئێمە خواردبوویەوە لای بارزانی شەیتانی لە من کردبوو کە هەژار بە دزی تۆ ئەم کارە خراپەی کردووە تا خۆی بە باش نیشاندا لە فرانسوام پرسی تۆ ئەو کۆنیاکەت لە کوێ بوو گوتی هەر لە کۆیە ژەنەراڵ ڕای سپاردبوو بۆم بکڕن لەو حەمام گرتنی هەتاوەدا تاوبردمی فرانسوا قوتوویەک نیوای دامێ چابوومەوە و فێربووم بە لەخۆوە بەر تاودان پشت و شانم پێدەهن و فرانسۆ بە قولی خۆی بەختی نەهێنابوو لە ماوەیەدا تووشی شەڕ ببین و عکسی شەڕی ڕاستی بکێشێ بەڵام لە کاروانی لەشکرچی و هاتوچۆی چەکداران و شتی وادا زۆر عەکسی گرتبوو کە دەیگوت دەتوانم بە پوڵی ئەوانە خانوویەک لە پاریس بکڕم ڕۆژێک گوتی تۆ زۆرت حەز لە پیوازە ئەوە باش نییە وتم تۆ ڕەنگە قەت کیتابی مقدست نەدیتبێ وتی چۆن نەمدیوە خوێندومەتەوە وتم پرسیارێک خودا بەر لە هەر شتێک چی خەڵق کرد وتی کەلیمە وتم نەخێر نەتزانی پیواز، کە تەبەقە تەبەقەیە و خڕە وەک زەمین و ئەستیرەکان، ئەمەی کردە نموونە و شتی تری لە گوێرەی هەڵخستەوە. هەر پێ دەکەنی و دەیگوت، ئافەریم بۆ کەشفی باشت. لە سرێشمەوە بارزانی ناردییە جەڵدیان کە بیگەیەننە سەفارەتی فەرەنسە لە تاران. لە جەڵدییانەوە بە خەتی لاتینی و بە کرمانجی نامەیەکی بۆ نووسیبووم تەواو ڕێک و پێک بوو. نووسیبووی، زۆرم تۆ خۆش ویست، ئەگەر هاتیە پاریس بەم ئادرەسە بمدۆزەرەوە. دایکمت لێ مارە دەکەم. جوانە چەند ڕەمزێکی بێسیمی دەوڵەتی ڕایگەیان کە ئێمە هەموو ئەسپابی هێرشبردنمان سازە و دەبێت لەپڕ بەسەر بارزانیدا بدەین لە ڕەمزێکدا دەڵێ ڕۆژی نوێی مانگ ئامادەی هجووم بن پێشمەرگە کارقایمی خۆی کرد و لە گوندان دەرکەوتن و چوونە پشت بەرد و سنگەرانەوە لەو بینەشدا دەستی و توێشکەرمان لە بەغدا هەر ڕۆژە بە جۆرێک تەفرە دەدرا فلان وەزیر نەخۆشە فلان لە ماڵدا نییە دەبێ عربی دیکە ڕازی بن کە ئێمە حەق دەدەین بە کورد یەکێک لەو دوو نوێنەرەی کورد کە چوو بوونە بەغدا بردیانە قاهرە نیشانی ناسری بدەن جاروبارەش لە بەعزە شوێنێک ئەسکەر و پێشمەرگە تووشی یەکتر دەبوون و تەقەیان لە یەکتری دەکرد کە یەکێک لەو جارانە هاجر ناوێکی بارزانی لەسەر کێوی گولەک لە نزیک جادە نوێش دەکە بێجان جوندی کە شکاکێکی عبدویی بوو دەگەڵ ڕەوی بارزانیان لە کۆتوڵەوە دەگەڵیان چوو بووە رووسیا و لە دانیشگای تاشکەند زمانی ڕوسی خوێندبوو لە بەغدا بوو بووە مامۆستای ڕوسی لە دانیشگا و هەر لە سەتای شۆڕشەوە دەگەڵ لەشکری بارزانانی بوو لە دیاری هاجر دانیشتووە تا نوێش خەڵاز دەکە چەندین کامیۆنی پڕ لە ئاسکەر بە جادەدا دێن دەیان بینن دادەبەزن و بەرتیربارانیان دەدەن بێجان لێیان دێتە دەست خۆی دەگەیەنێتە پەناجادە، جا وەرە بکوژە، سێ کامیونی سووتاندبوو، پەنجا و سێ تفەنگ و دوو تیرباری گرتبوو، باقی هەڵاتبوون، لە پەنجا پتر کوژرابوون، نابێ ئەوەشم لە بیر بچێ کە بێجان لە شەڕدا دەگەڵ سوپای پاسدارانی ئێران ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و سێ لە سەڵماس کوژرا، لە چەند شوێنی تریش لەو تووشبوونانە ڕووی دابوو کە هەموو جار دەوڵەت زیانبار بووبوو. ڕۆژێک نیوەڕۆ لە بەرتاو کۆزیلکەیەکی چاردە نەفەری خەریکی چێشت لێنان و جلشوشتن بووین و یەکێک ڕانکەکەی خۆی پینە دەکرد گول لە تۆپێکی قەوس هات لە ناوەڕاستی هەمووانماندا کابرای ڕانک پینەکەری پێکاو ئێمە هیچمان لێ نەهات لە ناو هەموو پێشمەرگەدا دوو تۆپی خۆمپارە ئەندازی دوو گرێ و سێگری هەبوو کە تەنانەت یەک گول لەشیان نەبوو ئەگەر هەر تاقە تۆپێکمان بە گول لە هەبا بە هاسانی پادگانی خەلیفانمان دەگرت کە ئێمە لای سەرومان لێگرتبوو. ئێوارانە خەبەری شەڕی ئەو ڕۆژەم کە لە نزیکمانەوە دەکرا دەنووسی و دەمنارد ڕۆژێک ناوی چوار شەهید هەبوو کە یەکێکیان شەرۆی خەربەندە کاروانکەر بوو نووسیم خوا ئافویان کا و نامەم نارد ڕۆژی دوایی نزیک نیوەڕۆ دوو پێشمەرگە هاتن لاشەی بریندارێکیان بەسەر شانەوە بەڵام پشتم دەزورێتەوە و چڵک دەدا، دەمەوێ لە ئاو بێمە دەر، ڕانم لە دوو نایە، ئاوا مام، تاو تازە هەڵدەهات گوێم لە غەڵبەغەڵبێک بوو نزیک بووەوە، بە کوردی قسەیان دەکرد، دیارە جاشن کە دوێنێ لەم ناوەدا بوون، من کە لە ژیان وەڕس بووم ملم نا لە جنێودان. هەی جاشی بێ نامووس، بێ شەڕەفینە وەرن، ئەز شەرۆمە، شەرۆ بارزانی وەرن ئەگەر حیز نین بمکوژن. هاتنە سەرم هاواڵی خۆمان بوون دیاربوو لە شەڕی دوێنێدا سەرکەوتبوون و لە زۆر جێگە گەلی کەوتبووە دەست خۆمان. گوێگرانی خۆشەویست و هەوادارانی دنیای پڕ زانستی کتێب لێرەدا هاتیە کۆتایی بەشی 16 دوی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی